ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بەڕێزان لە ئەڵقەی ڕابردوودا باسمان لە هەڵوێستی جوولەکەکانی شاری مەدینە کرد سەبارەت بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان دیار هەڵوێستەکانیان جۆرا و جۆر بوون و زۆربەی جار هەڵوێستیان نەشیاو بوو بەرامبەر بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵە بەڕێزەکانی یەکەم هەڵوێستیان سەبارەت بە هاتن و گەیشتنی مهاجرین بۆ شاری مەدینە ئەوە بوو هەستان بە بڵاوکردنەوەی پڕوپاگەندە کە ئەوان سیحریان لە مسلمانان کردووە و نایەڵن منداڵیان ببێ و نایەڵن بۆیان بمێنێت سەرکردەکانیشیان دەستیان کرد بە بەرپاکردنی جەنگێکی دەرونی لەگەڵ شەڕە قسە و توانجگرتن و پرسیاری قورس و گومانکردن لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دروستکردنی گومانی گەورە لە دڵی مسوڵماناندا سەبارەت بە ئاین و پێغەمبەرەکەیان درودی خوای لەسەر بێ لەو سەرکردە هەرە خراپانەی کە ڕۆڵی سەرەکیان هەبوو لە دژایەتیکردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و دوورخستنەوەی خەڵکان لە چواردەوری پێغەمبەر کوڕانی بەن و قەینوقاع و بەن و نەظیر و کوڕانی بەن و قوڕەیڵە و بەن و ئەوف و ئەوانی تر بوون لە کوڕانی بەن و قەینوقاع و بەن و نەظیر ئەم سەرکردانیان دژمنی سەرسەختی مسلمانان بوون حویی کوڕی ئەختەب، و هەردوو براکەی، ئەبو یاسری کوڕی ئەختەب و جودەیی کوڕی ئەختەب، سەلامی کوڕی مشکم، کینانەی کوڕی ڕەبیعی کوڕی ئەبیل حەقیق، و براکەی سەلامی کوڕی ڕەبیع، ڕەبیعی کوڕی ڕەبیعی کوڕی حەقیق، عەمری کوڕی جەحاش، کەعبی کوڕی ئەشرەف، حەجاجی کوڕی عەمری کوڕی قەیس، لە کوڕانی بەنو قەینوقاع، عەبدوڵڵای کوڕی سووریا، زەیدی کوڕی لوسەید، سەعدی کوڕی حونەیف، مەحموودی کوڕی سەیحان، عوزەیری کوڕی ئەبی عوزەیر، سوەیدی کوڕی حارس، فینحاس و ئوشەیع و نوعمانی کوڕی ئەچە، بوحرای کوڕی عەمر، شاشی کوڕی عادی، شاشی کوڕی قەیس، زەیدی کوڕی حەرس، نوعمانی کوڕی عەمر، سوکەینی کوڕی ئەبی سوکەین، عودەی کوڕی زەید، نوعمانی کوڕی ئەبی ئەوفا، مەحموودی کوڕی دوحیە، کەعبی کوڕی ڕاشد، عازار و ڕافیعی کوڕی ئەبی ڕافیع، ڕافیعی کوڕی حارس، ڕافیعی کوڕی حورەیمیلە، ڕافیعی کوڕی خاریجە، مالیکی کوڕی عەوف، ڕافیعی کوڕی زەیدی کوڕی تابوت. لە کوڕانی بەنی قوڕەیزە، زوبەیری کوڕی تابە، عەزالی کوڕی شەموێل، کەعبی کوڕی ئەسەد، شەموئیل کوڕی زەید، جەبەلی کوڕی زەید، نەحامی کوڕی زەید، قوردومی کوڕی کەعب، وەهبی کوڕی زەید، نافیع کوڕی نافع، عودەی کوڕی زەید، حارسی کوڕی عەوف، ئوسامەی کوڕی حەبیب، ڕافیعی کوڕی ڕومەیلە، جەبەلی کوڕی ئەبی قوشەیر، وەهبی کوڕی یەهوزا، لە کوڕانی بەنی زوریق، سیحربازی ناوداریان لوبەیدی کوڕی ئەعسەم، لە کوڕانی بەنی حاریسە، کینانەی کوڕی سوریا لە کوڕانی بەنی عەمری کوڕی عەوف کە ئەمانە جولەکەی ئەنساری بوون بەڵام جولەکەی سەرسەختیان تیابوو کە مسوڵمان نەبوون قردمی کوڕی عەمر لە کوڕانی بەنی نەجاریش سیلسیلەی کوڕی بورهام ئەمانە بە هەموو جۆرێک هەوڵیانەدا بۆ لاوازکردنی مسوڵمانانی ناو شاری مەدینە. ئەم جولەکانە پرسیاریان دەکرد سەبارەت بە یەکتایی خوا و هاتنی ڕۆژی قیامەت و ذوالقرنین و چەندین پرسیاری ئاڵۆزی تریان دەکرد لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەم جۆرە پرسیارانەش بۆ ئەوە نەبوو کە لە ئیسلام نزیک بنەوە تا شارەزابن و باوەڕبهێنن بەڵکو تەنها بۆ گومان دروست کردن بوو لە دڵی مسوڵمانانی شوێنکەوتووی پێغەمبەردا درودی خوای لەسەر بێ لە یەکێک لەو جارانەدا هاتنە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پەیمانیاندا گەر ئەو پرسیارانە وەڵام بداتەوە کە ئەوان لی دەکەن ئەوە سرجەم لەوێدا مسلمان دەبن و دێنە ڕیزی مسلمانانەوە بەڵام دوای ئەوەی ئەو بەڵێنەیاندا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ وەڵامەکانی دانەوە جوولەکەکان وتیان ڕاست دەکەیت ئەوە وەڵامی ڕاستە و دەشیانزانی کە جبریل سەلامی خوای لەسەر بێ وەحی دەهێنێت بۆ پێغەمبەر درودی خوای لەسەر بێ، بۆیە لێرەدا بە مەبەستی خۆدزینەوە لە باوەڕهێنان بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وتیان. ئایا کێ وەحی دێنێت بۆ لای تۆ؟ بۆ ئەوەی بڵێت جبریلە کە فەرمووی جبریل سەلامی خوای لەسەر بێ ئەوانیش وتیان ئێمە ئەوە دوژمنمانە کەواتە باوەڕت پێ ناهێنین ئەم بەسەرهاتەش ئیبن و عباس ڕزای خی لەسەر بێ دەیگەڕێتەوە و دەفەرمێت جوولەکەکان هاتن لای پێغەمبەر درودی خی لەسەر بێ وتیان ئەی ئەبا قاسم ئێمە پرسیارت لێ دەکەین سەبارەت بە هەندێ شت گەر وەڵامت داینەوە شوێنت دەکەوین و بەڕاستە دەخەینەوە و باوەڕت پێدەهێنین پێغەمبەر درودی خوای لەسەر بێ پەیمانی لێ وەرگرتن بەو پەیمانەی کە ئیسرائیل واتە یەعقوب سەلامی خوای لەسەر بێ وەری گرتبوو لە کوڕەکانی و ئەوانیش دوای پەیمانەکە وتیان اللە علی ما نقول وکیل خوای گەورە وەکیلە لەم پەیمانەماندا کە ئێمە پابەند دەبین و دەیهێنینە دی یەکەم پرسیار وتیان پێمان بڵێ نیشانەی پێغەمبەر چییە؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی نیشانەی ئەوەیە کە چاوی دەخەوێت و دڵی ناخەوێت ئەوانی ژووتیان ڕاز دەکەیت پێمان بڵێ سکی ئافرەت هەندێ جار کوڕ دەبێ و هەندێ جار کچ دەبێ پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی هەردوو ئاوەکە بە یەک دەگەن گەر ئاوی ئافرەتەکە بەرزتر بوو بەسەر ئاوی پیاوەکەدا ئەوە کچ دەبێ و ئەگەر ئاوی پیاوەکە بەسەر ئاوی ئافرەتەکەدا سەرکەوت و بەرز بوو ئەوە کوڕ دەبێت ئەوانیش وتیان، ڕاست دەکەیت، پێمان بڵێ سەبارەت بە هەورە بروسکە، بزانین هەورە بروسکە چییە؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەوە فریشتەیەکە لە فریشتەکانی خوای گەورە کە کاری هەورە بروسکەی پێ سپێرراوە، گورزێکی ئاگری بەدەستەوەیە، هەورەکان هاتوچو پێکا بۆ ئەو شوێنەی کە خوای گەورە ویستی لێیەتی ئەوانیش وتیان، ئەی ئەو دەنگە چیە کە گوێمان لێی دەبێ؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەوە توڕە بوونی فریشتەکەیە کە لە هەورەکە توڕە ئەبێت دەیانبات تاکو ئەو شوێنەی کە خوا فەرمانی پێ کردووە ئەو هەورانە بگەیەنێتە ئەوێ. ئەوانیش وتیان، ڕاست دەکەیت، پێمان بڵێ، ئیسرائیل، واتە یەعقوب، ئەو شتانەی کە حەرامی کردبوو لەسەر خۆی چی بوون؟ پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەو نیشتەجێی لادێ بوو، تووشی نەخۆشی عیرق النساء بوو، کە ڕەگێکە لە قاچی دایە و وا دەکات ئەو کەسە نەتوانێ بە ڕێگەدا بڕوات. هیچ شتێکی نەبینی کە پێی بکەوێ و پێی چاک بێتەوە تەنها گۆشت و شیری وشتر نەبێت لەبەر ئەوە حەرامی کرد لەسەر خۆی پاشان لە کۆدایی قسەکانیان داوتیان پێمان بڵێ کێ وەحید بۆ دەهێنێت هەر ئەم پرسیارەمان ماوە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی جبریل سەلامی خی لەسەر بێ ئەوانیش وتیان ئەو کەسەی کە شەڕ و سزا دێنێتە خوارەوە ئەوە دوژمنی ئێمەیە گەر بدوتایە میکائیل کە ڕەحمەت و باران و ڕواندنی زەوی بەدەستە ئەوە باوەڕمان پێدەهێنایت و شوێنت دەکەوتین خوای گەورە سەبارەت بەوان ئەم ئاەتی دابەزان کە دەفەرمێت. ئەم جولەکانە دەکەوتنە پڕوپاگەندە دروست کردن بۆ لەکەدار کردنی کەسایەتی ئەو زانا جولەکانەی کە پێشتر مسوڵمان بووبوون و چووبوونە ڕیزی مسوڵمانانەوە بۆ ئەوەی خەڵکان بە چاوی سووک تەماشایان بکەن و ڕۆژێک لە ڕۆژان نەچنە ناو ڕیزی مسوڵمانانەوە ابن عباس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت عبداللە ی کوڕی سەلام و سەعلەبەی کوڕی سەعنە و ئوسەیدی کوڕی سەعنە و ئەسەدی کوڕی عوبەید و هەندێ لە پیاوانی جوولەکە مسوڵمان بوون. زانا جوولەکەکان وتیان، ئەوانەی کە باوەڕیان بە محەممەد هێناوە و شوێنی کەوتوون، ئەوانە خراپکارانی ئێمەن، گەر چاکەکارانی ئێمە بوونایە، وازیان لە ئایینی باو و باپیرانیان نەدەهێنا تا بچنە ناو دینێکی ترەوە. خوای گەورەش سەبارەت بەم قسانەی ئەوان ئەم ئایەتی دابەزاند کە دەفەرمێت، اعوذ باللە من الشیطان الرجیم، لیسوا سواء، جولەکەکان دەکەوتنە پیلان گێڕان و زیان گەیاندن بە مسوڵمانان لە هەر هەلێکدا کە بۆیان بڕەخسایە یەکێ لەو کارە چەپەڵانیان وەکو ئەنەس ڕزای خوای لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرمێت جولەکەیەک لە زمانی پێغەمبەردا درودی خوای لەسەر بێ پەلاماری جاریەیەکیدا کە ملوانکەیەکی لە ملدا بوو لێی سەند و خستی بە زەویدا و یەک بەردی کێشا بەسەریدا. خزمانی ئەو جاریەی هەڵیانگرت و هێنایان بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ کە هێشتا گیانی تیا مابوو بەڵام زمانی شکابوو. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی کێ تۆی کوشت؟ ئایا فڵانە کەس بوو؟ ئافرەتەکەش بە سەر ئیشارەتی کرد و وتی نەخێر. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی فڵانە کەس کە جولەکەیە تۆی کوشتوە؟ ئیشارەتی کرد نەخێر یەکێکی تری فەرموو جاریەکە ئیشارەتی کرد و وتی بەڵێ پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی دا کە ئەو جولەکەیە دەستگیر بکرێ و بهێنرێت و سەری دابنرێت لەسەر بەردێک و بە هەمان شێوە بەردێک بکێشرێت بە سەریدا جولەکەکان هەمیشە لە گێڕانی پیلاندا بوون بۆ تێکدانی ریزی مسلمانانی ئەنسار بە تایبەتی و موهاجرین بە گشتی. شاشی کوڕی قەیس کە جوولەکە بوو، ڕۆژێکیان تێپەڕی بەلای کۆمەڵانێکی ئەنساردا کە دانیشتبوون و تەبایی و برایەتی و خۆشەویستی لە نێوانیاندا بوو. ئەم خۆی ئەوانی دەناسی کە پێش ئیسلام بوونیان دوژمنی سەرسەختی یەکتر بوون و شەڕی بوعاس ڕوویدابوو لە نێوانیاندا. سەرکردەکانیشیان کوژرابوون. ئێستاش دەبینێت برایەتی و ئاشتی و تەبایی هەیە لە نێوانیاندا. لەبەر ئەوە زۆری پێ ناخۆش بوو، بانگی یەکێ لە جوولەکەکانی کرد کە بچێتە ناویان دابنیشێ و لە قسەکردندا ڕۆژی بوعاسیان بە بیر بهێنێتەوە. ئەو شەڕەی کە زۆریان لە یەکتر کوشتووە تیایدا بۆ ئەوەی ئەو برینەیان بکولێنێتەوە و دیسان هۆزایەتیان تیا زیندوو بکاتەوە و ئاشووبە و شەڕێک لە نێوان ئەوس و خەزرەجدا دروست بکات. ئەوە بوو هاوار بەرز بووە لە هەردوو لایەنەکە و خۆیان ئامادە کرد بۆ شەڕکردن، تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ گەیشتە ناویان و خوای گەورە بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەو ئاشوبەیەی شاشی کوڕی قەیسی کوژاندەوە و برایەتی و تەبایی گێڕایەوە ناو ڕیزی ئەوس و خەزرەج لە لایەک و لە لایەکی ترەوە لە نێوان مهاجرین و ئەنساردا جوولەکەکان بەوەوە نەدەوەستان بەڵکو دەکەوتنە بڵاوکردنەوەی سیفەتی ناشرین و ناوی ناشرین و جنێودان و خراپەکاری و بەخراپ باسکردنی خوای گەورە لە نێو مسلماناندا وەک ئەو ڕووداوەی کە لە نێوان هاوەڵی پایەبەرز ئەبوبەکر لەگەڵ زانایەکی جوولەکە کە ناوی فینحاس بوو، ئیبن ئیسحاق دەیگێڕێتەوە و دەفەرمێت، ڕۆژێک ئەبوبەکر ڕەزای خوای لەسەر بێت چووە بەیتل میدراس، کە قوتابخانەیەکی جوولەکەیە بۆ خوێندنی تەورات. ئەبوبەکر چوو بینی کۆمەڵێکیان لە پیاوێکی زانایان کۆبوونەتەوە کە ناوی فینحاس بوو. جگە لەویش یەکێ لە زاناکانی تریشیان کە ناوی ئوشەیع بوو لەگەڵیاندا دانیشتبوو. ئەبوبەکر بە فینحاسی وت لە خوا بترسە و مسوڵمان ببە. تۆ دەزانیت کە محەممەد پێغەمبەری خوایە و بە حەق هاتووە لەلایەن خواوە و دەیبینیت لە تەوراتی خۆتاندا ناوی هاتووە. فینحاز بە ئەبوبەکری وت ئای ئەبوبەکر ئێمە هەژار نین بەڵکو خوا هەژارە و پێویستی بە ئێمەیە. ئێمە لە خوا ناپاڕێینەوە خوا لە ئێمە دەپاڕێتەوە. ئەگەر پێویستی بە ئێمە نەبوایە داوای قەرزی لێ نەدەکردین وەکو محەممەدەکەی لای تۆ دەیڵێت ئەبوو بەکریش خۆی پێنەگیرا و کەوتە لێدانی فینحاس و دوای فینحاس خۆی گەیاندە پێغەمبەر درودی خی لەسەر بێ پێغەمبەر درودی خی لەسەر ئەبوو بەکری بان کرد و پێیوت چی وای لێ کردیت تا وای لێ بکەیت ئەبوو بەکری ژووتی ئەی پێغەمبەری خوا ئەم دوژمنەی خوا قسەی زۆر ناشرینی دەوت بەخوا و دەیوت کە خوا فەقیرە و ئێمە دەوڵەمەندین و منیش لە پێناوی خوادا تووڕە بووم و لێم دا.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 الە الا اللە، تا بەوە تکات بۆ بکەم لای خوا لە قیامەتدا. ئەویش لای باوکیەوە نزیک بوو و تەماشای باوکی کرد تا بزانێت ڕازیە، باوکیشی وتی بە قسەی ئەبول قاسم بکە، ئەویش وتی، شایەتی دەدەم کە تەنها ئەللا خوایە و محەممەد درودی خوای لەسەر بێ پێغەمبەری خوایە. مسلمان بوو. دوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی سوپاس بۆ ئەو خوایەی کە ڕزگاری کرد بەهۆی منەوە لە ئاگری دۆزەخ ئەبوو سەخری عقیلی لە پیاوێک لە پیاوانی عراب دەیگەڕێتەوە و دەفەرمێت جەڵەبێ ئاژەڵم هێنا بۆ شاری مەدینە لە کاتی ژیانی پێغمبەردا درودی خی لەسەر بێ کاتێک کڕین و فرۆشتنم تەواو کردوتم دەبێ بچم بۆ لای ئەم پیاوە و لی نزیک بمەوە و گوێی بۆ بگرم ڕۆیشتم و پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەرەو ڕووم هات و ئەبوبەکر و عومەری لەگەڵدا بوو دوای ئەوە ڕۆیشتن و منیش شوێنیان کەوتم و چووم بۆ لای پیاوێکی جوولەکە تەوراتەکەی بڵاو کردبەوە و دەی خوێندەوە و دڵخۆشی خۆی پێدایەوە سەبارەت بە کوڕێکی جوان چاکی خۆی کە لە سەرە مەرگدا بوو پێغمبەر درودی خوای لەسەر بێ بە پیاوەکەی وت سوێندت دەدەم بەو خوایی کە تەوراتی نردوێتە خوارەوە ئایا وەصفی من و جێگەی کۆچکردنی من دەبینیتەوە ئەویش بەسەر ئیشارەتی کردووتی نەخێر کوڕەکەشی کە لە سەر مەرگ دابووتی بەڵێ سوێن بەوەی کە تەوراتی هێناوەتە خوار لە کتێبەکەماندا سیفەتی تۆی تایە و سیفەتی مەدینەی تایە و منیش شاهێدی دەدەم کە خوای گەورە تاک و تەنهایە و تۆش پێغەمبەری خوایت پاشان کوڕەکە وەفاتی کرد پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوای ئەوە فەرمووی ئەو جوولەکەیە لە براکەی خۆتان دوور بخەنەوە پاشان بە نەریتی ئیسلامی شۆرا و کفن و دفن کرا و پێغەمبەر درودی خوای لەسەر بێ نوێژی لەسەر کرد لە یەکێک لە ڕووداوەکانی تردا هاتووە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ چۆن سەردانی کردوون و لەگەڵیاندا کەوتۆتە گفتوگۆ عوفی کوڕی مالیک دەیگێڕێتەوە و دەفەرمێت ڕۆژێکیان پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕۆیشت و منشی لەگەڵدا بووم چوە ناو پەرستگەیەکی جوولەکەکان لە ناو شاری مەدینەدا لە ڕۆژێکدا کە ڕۆژی جەژنی ئەوان بوو ئەوان پێیان ناخۆش بوو کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەردانی کردوون لەو ڕۆژەدا و ئنجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی وتن، ئەی کۆمەڵانی جولەکە دوانزە کەس لە ئێوەم نیشان بدەن کە شایەتی بدەن کە اللە تاک و تەنهایە و محمد درودی خوای لەسەر بێ پێغەمبەری خوایە خوا غەزەبی بە ئەندازەی نێوان ژێر پەردەی ئاسمان لا دەبات لەسەر هەموو یەکێ لە پیاوانی ئێوە لەو غەزەبەی کە دایناوە لەسەرتان ئەوان هەر هەمویان بێدەنگ بوون و کەس وەڵامی نەدایەوە دووبارە و سێ بارەی کردەوە بەڵام کەس وەڵامی نەدایەوە دوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی سوێند بەخوا ڕازی نەبوون و پشتتان هەڵکرد بزانن من حاشرم و عاقبم و من هەر پێغەمبەری هەڵبژێرراوی خوام باوەڕم پێ بهێنن یان بە درۆم بخەنەوە و باوەڕم پێ نەهێنن پاشان گەڕایەوە دیارە حاشر و عاقب دوو ناوی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، حاشر، ئەو کەسەیە کە شەفاعەت دەکات و لە ڕێگەی شەفاعەتی ئەوەوە خەڵکان حەشر دەکرێن، عاقبیش، ئەو کەسەیە کە هیچ پێغەمبەرێک لە دوای ئەوەوە نەهاتووە و نایەت. پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەبارەت بە چەسپاندنی هەندێ حوکمی خوا لە کتێبی تەوراتەکەیاندا کە ئەوان دەیان شاردەوە و ئاشکرایان نەدەکرد، هەتا لە نێوان جوولەکەکانی خۆیاندا گفتوگۆی لەگەڵ دەکردن سەبارەت بە دیاریکردنی سزای ئەو کارە و جێگیرکردنی و پێی دەسەلماندن کە ئەو سزایی خوادایناوە لە قورئاندا هەمان سزایە کە پێشتر دایناوە لە تەوراتدا ئەم باسە لەم ڕیواەتانەی خوارەوەدا هاتووە یەکەم ئبن عمە ڕزای خی لەسەر بێ دەفەرموێت پیاو و ئافرەتێکی جوولەکەیان هێنایە لای پێغمبەر درودی خی لەسەر بێ کە زینایان کردبوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی وتن، ئێوە دەبینن لە تەوراتدا سەبارەت بەو کەسەی کە زینا بکات سزاکەی چیە؟ وتیان ڕوویان ڕەش دەکەین و پاشان سواری کەرێکیان دەکەین و پشتاوپشت دایان دەنێین و ئنجا دەیان گێڕین بە ناو شاردا پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی تەورات بهێنن گەر ئێوە ڕاز دەکەن ئەوانیش تەوراتەکەی خۆیانیان هێنا و دەستیان کرد بە خوێندنەوەی هەتا گەیشتە ئاەتی ڕەجم ئینجا ئەو کوڕەی کە دەیخوێندەوە یەکسەر دەستی دانا لەسەر ئاەتەکە و پێش ئاەتەکەی ڕزم و دوای ئاەتەکەی ڕزمی خوێندەوە عبدوڵای کوڕی سەسلام کە لەگەڵ پێغەمبەردا بوو درودی خی لەسەر بێ خۆی شارەزای تەورات بوو وەزانایەکی حیبری جوولەکە بوو مسلمان بوو بوو وتی ئەی پێغەمبەری خوا بەو کوڕە بڵێ دەست لەو شوێنە لا بدات و ئەوەی ژێر دەستیشی بخوێنێتەوە کاتێک دەستی لادا تەماشا دەکەن ئایەتی ڕەجمی تیایە ئنجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ بڕیاریدا بە ڕەجمی ئەو دوانە کە لە تەوراتدا هەیە و لە قورئانیشدا هەیە چونکە ئەو دوو کەسە ژن و پیاو بوون نەک کوڕ و کچ دووەم بەڕای کوڕی عازب ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەلای جوولەکەیەکدا تێپەڕی جەڵدیان لێدا بوو و ئاوی گەرمیان بەسەردا کردبوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ بانگی کردن و فەرمووی، ئایا سزای زیناکار بەم شێوەیە دەبیننەوە لەناو کتێبەکەتاندا؟ وتیان، بەڵێ. پێغەمبەر درودی خوای لەسەر بێ یەکێ لە زانا جولەکەکانی بانگ کرد و پێی وت، سوێندت دەدەم بەوەی کە تەوراتی ناردۆتە خوار بۆ موسا سەلامی خوای لەسەر بێ، ئایا بەو شێوەیە سزای زیناکار دەبیننەوە لە کتێبەکەتاندا؟ زاناکە وتی، نەخێر، بەڵام گەر تۆ سوێندت نەدامایە بەم سوێندە قەت پێم نەدەوتیت. ڕاست دەکەیت لای ئێمەش لە تەوراتدا هەر ڕەجمە بەڵام پیاوە دەوڵەمەند و کاربەدەستەکانمان کاتێک کە زینایان زۆر تیاباو بوو ئێمە گەر یەکێکمان لەوانە بگرتایە لەسەر زیناکردن وازمان لێدەهێنا و سزاکەمان بەسەردا جێبەجێ نەدەکرد بەڵام گەر پیاوێکی لاوازمان بگرتایە ئەوە سزاکەمان بەسەردا جێبەجێ کرد و دەمان چەسپاند بەڵام دوایی وتمان با کۆبینەوە و شتێ بکەین کە بۆ هەژار و دەوڵەمەند وەک یەک وابێ ئێمەش هاتین سزای جەڵد و ئاوی گەرمکردن بەسەردا بۆ زیناکارانمان دانا لە جیاتی ڕەجمکردن پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی خی پەروەردگار من یەکەم کەسم کە فەرمانەکانت زیندوو دەکەمەوە دوای ئەوەی ئەوان مراندویانە پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمانیدا کە ئەو جوولەکەیە دەبێت ڕەجم بکرێ و خی گەورەش سەبارەت بم باسە ئەم ئاەتی ناردەخوارەوە کە دەفەرمێت أعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الرسول لا يحزنك الذين يسارعون في الكفر من الذين قالوا امنا بافواههم ولم تؤمن قلوبهم ومن الذين هادوا سماعون للكذب سماعون لقوم اخرين لم ياتوك يحرفون الكلم من بعد مواضعه يقولون ان اوتيتم هذا فخذوه وان لم تؤتوه فاحذروا ومن يرد الله فتنته فلن تملك له من الله شيئا أولئك الذين لم يرد الله أن يطهر قلوبهم لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم واتە ئەی پێغەمبەر با غەمبارت نەکات ئەوانەی لە بێباوەڕیدا پێشڕەوی دەکەن ئەوانەیان بە زوبان دەڵێن ئێمە باوەڕمان هێناوە بەڵام بە دڵ باوەڕیان نەهێناوە ئەوانش کە بوونەتە جوولەکە و هەردەم گوێ بۆ درۆ دەگرن گوێ بۆ کەسانێکی تری جاسوس و خوانە ناز دەگرن کە نەهاتوونەتە لای تۆ وەک جوولەکەکانی خەیبەر و تەبوک لە باتی ئەوە کە گوێ بۆ تۆ بگرن کەچی گوێ بۆ خەڵکانی تر دەگرن بە بڕیاری ئەوان ڕەفتاریان دەکرد و قسەی تۆشیان دەبردە لای ئەوان حکومەکانی خوا دەگۆڕن وەک چۆن بەردبارانی زیناکاریان گۆڕی بۆ قامچی لێدان دەڵێن بچن بۆ لای محەممەد ئەگەر حکومەکەی وەکی خۆمان بوو لێی وەربگرن بەڵام ئەگەر وانە بوو ئەوە خۆتانی لێ بپارێزن و بەگوێی مەکەن هەر کەسێ خوا بێوێت بە سەختی تاقی بکاتەوە و گومڕای بکات هەرگیز تۆ ناتوانیت لای خواشتێکی بۆ بکەیت وە ڕزگاری بکەیت ئەمانە خەڵکانێکن خوا نایەوێت دڵیان لە چڵک و چەپەڵی و شیرک پاک بکاتەوە و بەشیان لەم جیهانەدا ڕیسواییە و لە دوا ڕۆژیشدا سزای سەخت و گەورەیە خی گەورە ڕوونی دەکاتەوە کە ئەو جوولەکانە لەو پرسیارکردنیان مەرامیان ئەوە بووتیان با بڕۆین بۆ لای محەممەد بەڵکو شتێکی سوکتری لابێت بۆ ئێمە تا لەو ڕەجمکردە خۆمان بپارێزین ئەگەر جەڵدە و ئاوی گەرم کراوی پێوتین وەری دەگرین بەڵام ئەگەر ڕەجمی پێ وتین ئەوا بە قسەی ناکەین ئینجا خوای گەورە سەبارەت بەم جوولەکانە ئەم ئاەتانی دابەزاند کە دەفەرمێت ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الكافرون هەروەها ئاەتی ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الظالمون بەڵام ئاەتی ومن لم يحكم بما أنزل الله فأولئك هم الفاسقون سەبارەت بە گشتی بێ باوەڕان هاتۆتە خوارەوە سێهەم، ئیبن عومەر ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، کۆمەڵێک لە جوولەکەکان پێغەمبەریان بانگ کرد دروودی خوای لەسەر بێ بۆ شیوی قوفی کە لەو بەری شاری مەدینەوەیە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ چوو بۆ ئەوێ بۆ شوێنی تەورات خوێندنەکەیان و پێیان وت ئەی باوکی قاسم پیاو ئافرەتێک لە ئێمە زینایان کردووە چیان لێ بکەین پێغەمبەر درودی خوای لەسەر بێ ویستی دابنیشێت و دۆشەکێکیان بۆ هێناو لەسەری دانیشت فەرمووی تەوراتەکەی خۆتانم بۆ بهێنن ئەوانیش بۆیان هێنا و ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ دۆشەکەکەی دەرهێنا لە ژێر خۆی و تەوراتەکەی خستە سەر و فەرمووی باوەڕم بە تۆ هەیە واتە تەورات و بەوەی کە ناردویەتی واتە خوای گەورە لە ڕیوایەتێکی تردا دەفەرمێت دوو پیاوی هەرە شارەزای خۆتانم بۆ بانگ بکەن. ئەوانیش عەبدوڵا و براکەیان بانگ کرد کە هەردووکیان کوڕی سووریا بوون و دوانی هەرە شارەزای جوولەکەکان بوون. لە گێڕانەوەیەکی تردا دەفەرموێ، بانگیان کردن و پێغەمبەر دروودی خوای لەسەر بێ بە یەکێ لە دوو کوڕەکەی سووریای وت، سوێندتان دەدەم بەو خوایەی کە ڕزگاری کردن لە بنەماڵەی فیرعەون. دەریاکەی بۆ لەت کردن و هەوری کرد بە سێبەر بەسەرتانەوە، گەزۆ و شەلاقەی بەسەر داباران و تەوراتی دابەزاند بۆ موسا سەلامی خوای لەسەر بێ، ئایا لە کتێبەکەتاندا ڕەجمی تیا دەبیننەوە؟ چونکە زمانی سریانی کە تەوراتی پێ نووسرابوو کەم کەس دەیزانی بۆیە پرسیاری لە خۆیان کرد. ئەوانیش وتیان سوێندت داین بە شتێکی زۆر گەورە کە ناتوانین درۆت لەگەڵدا بکەین بەڵێ ڕاست دەکەیت ئێمە لە تەوراتەکەماندا دەبینین ئەگەر چوار کەس شاهێدی بدەن کە پیاوێک عورەتی لە عورەتی ئافرەتێکدا بێت کە حەڵاڵی نەبێ بە وێنەی میل لە کلداندا ئەوە ڕەجم دەکرێن پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەی چی ڕێ لێگرتوون کە ئەو دوانە ڕەجم بکەن ئەوانی ژووتیان ئێمە شکۆداری و سەروەری وڵاتی خۆمانمان لەدەست داوە و پێمان ناخۆش بوو یەکتری بکوژین پێغمبەر درودی خی لەسەر بێ فەرمووی چوار شاهێدەکە بێنن کە شاهدن بەسەر ئەم دوانەوە ئەوانیش چوار شایەدەکەیان هێنا و شاهدیاندا کە عورەتی پیاوەکەیان بینیوە لە عورەتی ئافرەتەکەدا کاتێک کە زینایان لەگەڵ یەکتردا کردووە پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی کرد بە ڕەجم کردنی هەردووکیان. جولەکەکان زۆر دڵنیا بوون لە پێغەمبەرێتی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە تایبەت عەبدوڵای کوڕی سوریا کە یەکەم زانایانە وەکو خۆی لەم بەسەرهاتەدا دەڵێ، وەڵڵاهی ئەی ئەبولقاسم ئەو جولەکانە خۆیان دڵنیان و دەزانن کە تۆ پێغەمبەرێت و نێرراوی خوایت بەڵام حەسودیت پێ ئەبەن واتە تۆ لە بەنی ئیسرائیل نیت و لە عەرەبیت بۆیە حەسودیت پێبن. بە پشتیوانی خوای گەورە لە ئەڵقەی داهاتوودا بەردەوام دەبین لەسەر ئەم باسە و کۆمەڵێکی تر لەو ڕیوایەتانەی کە باس لە هەڵوێستی جوولەکەکان دەکات بەرامبەر بە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و یارانی دەخەینە ڕوو. ئەڵقەی بیست و شەش. بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا کۆمەڵێک بەسەرهات و هەندێک لەو فەرمودانەمان بۆ گێڕانەوە کە تایدا جوولەکەکان بەردەوام دژایەتی پێغەمبەری خۆیان دەکرد درودی خۆی لەسەر بێ و ئەم دژایەتیش جۆرێک و دوو جۆری نەبوو بەڵکو بە چەندین جۆر دژایەتی پێغەمبەریان دەکرد درودی خۆی لەسەر بێ جوولەکەکان لە هەندێ ئاشوبەی خۆیاندا دیسان پەنایان دەبردە بەر پێغەمبەر درودی خۆی لەسەر بێ بۆ ئەوەی سڵحیان بکات چونکە دەیانزانی ئەو پێغەمبەرە و بە حکمی خوا کار دەکات بەڵام هەر باوەڕیان پێ نەدەێنا لەم ئەڵلقەیشدا هەندێک لەو ڕیواەتانە باز دەکەین کە دووبارە تاکیید دەکەنەوە لەسەر ئەو کارە نەشیاوانەی کە جوولەکەکان بەرامبەر بە پێغەمبەر درودی خۆی لەسەر بێ و هاوڵانی ئەنجامیانەدا سەبارەت بە پارەی خوێنی کوڕانی بەنی نەزیر دابەزی کە بەهێز و سەروەر بوون و کەسانێکیان کوشتایە لە بەنی قوڕیزا ئەوە نیوەی خوێنەکەیانەدا چونکە ئەوانی بەنی قوڕیزا کەسانێکی لاواز و بێدەسەڵات بوون و ئەگەر کەسانێکیان بکوشتایە لە بەنی نەزیر ئەوا دەبوو هەموو خوێنەکەیان بدایە سەبارەت بەم باسە هاتن بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ و خی گەورەش ئەم ئاەتانەی دابەزاند و ڕوونی کردەوە کە هەموو کەس پارەی خوێنی وەک یەک وایە دەوڵەمەند بێت یان هەژار بەهێز بێت یان لاواز پلە بەرز بێت یان پلە نزم دووەم ابن عباس ڕزای خی لەسەر وێ دەفەرمێت بەنی قوڕێزە و بەنی نەزیر دوو تیرەی جوولەکە بوون هەندێکیان 400 تا 600 چەکداریان هەبوو ئەو دوولایەنە لە چواردەوری مەدینەدا بوون بەنی نەزیر بەهێزتر بوون لە کوڕانی بەن و قوڕیزا ئەگەر پیاوێکیان بکوشتایە لە بەن و قوڕیزا ئەوان نیوەی خوێنەکەیانەدا کە سەد ویسک خورما بوو بەڵام ئەگەر قوڕیزایی یەک یەکێکی بەنی نەزیری بکوشتایە دەبوو بکوژرایەتەوە لە دوای ئەوەی کە خی گەورە پێغمبەری درودی خی لەسەر بێنارد پیاوێک لە بەن و نەزیر پیاوێکی لە بەن و قوڕێزە کوشت و پاشان ئەم ئاەتەی تری دابەزاند کە دەفەرموێت ئەعوذ بالله من الشيطان الرجيم أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون واتە ئایا ئەوانە یاسا و نەریتی نەفامی هەڵدەبژێرن و پشت لە یاساکانی خوا دەکەن ئایا یاسای چاکتر هەیە لە یاساکەی خوا بۆ کەسانێکی بڕوادار هەروەها جوولەکەکان دەکەوتنە پڕوپاگەندە و درۆ دروستکردن لە ناو مسلماناندا و فەرمانیان پێدەکردن کە پارە سرف نەکەن لە ڕێگەی خوادا و ئاگایان لە خەرجی خۆیان بێت چونکە ئەوان گەروا بکەن ئەوە سرجەم خەڵکی ئەو شارە هەژار دەکەون و شیرازەیان دەبچڕێت. جولەکەکان دوای ئەو کارانەیان دەهاتنە لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و قسەی ماناداریان دەکرد لە ناو خۆیاندا جوێنیان بە هاوڵانی پێغەمبەر و ئاینی خوا دەدا لەبەر ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ زۆر بە ئاگایانە مامەڵی لەگەڵ دەکردن و ئاگاداری ڕفتاریان بوو لەو ڕفتارە دزێ و ناشرینانەی کە دەیان کرد بەرامبەر بە خودی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و مسلمانانی ناوشاری مەدینە ئەمانە بوون یەکەم ئەنەسی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، جولەکەیەک سەلامی لە پێغەمبەر و هاوەڵانی کرد و وتی، السام علیکم، واتە تیر لێتان دا، یان مردنتان لەسەر و بە مردن بچن، ئەمە لە جیاتی السلام علیکم، پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە وەڵامدا فەرمووی، و علیک، واتە لەسەر تۆش. دوای ئەوە بە هاوەڵانی فەرموو، دەزانن وتی چی؟ وتیان، بەڵێ ئەی پێغەمبەری خوا، ئەوە سەلامی کرد لێمان. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی نەخێر ئەوە وتی السام علیکم مردنتان لەسەر و دوور بن لە ئاینی خوا گەر یەکێک لە پیاوانی ئەهلی کتاب سەلامی لێکردن ئێوە لە وەڵامدا بڵێن وعلیک دووەم ئیبن عمر ڕزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ مسلمانانی ئاگادار کردەوە پێی وتن ئەگەر جوولەکەکان سەلامیان لێکردن یەکێک لەوان دەڵێت ئەسام و عەلیک لەبەر ئەوە ئێوەش بڵێن، وعلیک. سێ، ئەبو موسای ئەشعەری ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، جولەکەکان دەهاتن و بە زۆر پژمەیان لە خۆیان دەهێنا لە مەجلیسی پێغەمبەردا درودی خوای لەسەر بێ بۆ ئەوەی پێیان بڵێت یرحمک اللە، بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی دەوتن، یهدیکم اللە و یصلح بالکم. واتە خوا هیدایەتتان بدات و بیر و هۆشتان باش بکات. چونکە ئەو جولەکانە باش دەیانزانی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دوعای قبوڵە و ئەگەر بیوتایە یەرحەموک اللە ئەوا خوا ڕەحمی پێدەکردن چوارەم پێغەمبەر درودی خوای لەسەر بێ زۆر بە ئاگایەنە مامەڵەی لەگەڵ دەکردن سەبارەت بە زمانی خۆیان لە ڕێگەی ئەو نامانەی کە ئاراستەی دەکرا لەوانەوە بۆیە یەکێک لە پیاوانی مسلمانی باوەڕپێکراوی بان کرد و داوای لێکرد کە فێری زمانەکەیان ببێت بۆ ئەوەی ئەگەر نامەی ئەوان هات موسوڵمانێکی باوەڕپێکراو بیخوێنێتەوە و ماناکەی بکات بە عەرەبی و وەڵامیان بە زمانی خۆیان بداتەوە و بۆیان بنووسێت سەبارەت بە مەسلەیە زەیدی کوڕی ثابت ڕزای خوای لەسەر بێ زانای پایەبەرزی شاری مەدینە کە ئەبوو بەکر هەڵی بژارد بۆ نووسینەوەی قورآانی پیرۆز خۆی ئەم بەسەرهاتەمان بۆ دەگێڕێتەوە و دەفەرمێت پێغمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی پێکردم کە لە نووسینی جوولەکەکان شارەزا ببم و فەرمووی، من وەڵڵاهی هیچ متمانە ناکەم بە جوولەکەکان سەبارەت بە خوێندنەوەی نووسراوەکانی من بۆ ئەوان، ئایا دەتوانیت فێری نووسینی سریانی ببی؟ دیارە سریانی نزیکە لە عیبرییەوە و عیبری تایبەتە بە جوولەکە و لە سریانیشدا باڵادەستن، وەکو چۆن گاورەکان شارەزای زمانی سریانین. زەید دەفەرموێت، وەڵڵاهی نیو مانگم بەسەردا نەچوو تا بە تەواوی شارەزا بووم لە زمانی جوولەکان و فێری بووم. ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەر نامەیەکی ئاراستەی جوولەکەکان بکردایە من بۆم دەنووسی بە زمانی خۆیان و هەر نامەیەکیش بهاتایە لە لای ئەوانەوە من بۆم دەخوێندەوە هەروەها پێغەمبەر درودی خوای لەسەر بێ مسلمانانی ئاگادار دەکردەوە لەوەی کە زۆر بە وریایی و بە ئاگابوونەوە مامەڵە لەگەڵ خزمانی جوولەکەی خۆیاندا بکەن لە ناو شاری مەدینەدا چونکە ژن و ژنخوازی هەبوو لە نێوانیاندا بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئاگاداری دەکردنەوە تا لایەنگری و خۆشەویستی و هاتوچۆکردن دروست نەبێت لە نێوان مسوڵمان و جوولەکەکانی خزمانیاندا ابن ئیسحاق دەفەرموێت پیاوانێک لە مسلمانان سەردانی خزمە جوولەکەکانی خۆیان دەکرد بەهۆی ئەو هاوپەیمانەتی و خزمایەتیەی کە هەبوو لە نێوانیاندا خی گەورە هەڵوێستی عبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول ابن و ئسحاق دەفەرمێت کاتێ پێغەمبەر درودی خی لەسەر بێ گەیشتە ناو شاری مەدینە لەو ڕۆژەدا سەرکردە و ناوداری مەدینە عبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول بوو خزم و کەسەکانی خۆی ناکۆکیان بە هیچ جۆرێک لە ناودا نەبوو سەبارەت بە گەورەی و سەروەری ئەو پیاوە ئەوە بوو خزمانی هەستان بە ئامادەکردنی تاج بووی تا بیکەن بە پادشای خۆیان بەڵام لەو کاتەدا خی گەورە پێغەمبەری نار درودی خی لەسەر بێ ئەوە بوو خەڵکان و خزمانی هەر هەموو ئەوەی لە چواردەوری بوون بڵاویان لێکرد و دوور کەوتنەوە و چوونە چواردەوری ئیسلام و پێغەمبەر درودی خی لەسەر بێ هەر لەو ڕۆژەوە عبدوڵا ڕق و کینەی گەورەی نواند بەرامبەر بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و وای دەزانی کە پێغەمبەر پاشایەتیەکەی لێ زەوت کردوە بەو شێوەیەش مایەوە وەکو ناودارێک و دوودڵ و بەگومان بوو بەرامبەر ئیسلام و پێغەمبەر درودی خوای لەسەر بێ عبدوڵڵا هەر بەوەوە نەوەستا بەڵکو هەوڵیەدا کە ئازاری پێغەمبەر درودی خوای لەسەر بێ بدات بە قسە و ناو و ناتۆرە و بەرەو ڕوو یاخود لە پاشملەوە لە هەڵوێستە ناپەسەندەکانی عبدوڵڵا سەبارەت بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ تەنها دوو هەڵوێستی دەخەینە بەر چاو، ئیتر ئەمە بۆ ناسینی ئەو پیاوە بەسە و خراپی ئەو کابرایە و تێنەگەشتنی لە ئیسلام و ڕاستێتی پێغەمبەرێتی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەردەخات یەکەم، ئوسامەی کوڕی زەید ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ سواری گوێدرێژێک بوو کورتانێکی بەسەر پشتەوە بوو، لە ژێر کورتانەکەدا سەرجلێکی فەدەکی پێوە بوو کە دیارە جۆرە قوماشێکی ناوچەی فەدەکە وسامی سوار کرد لە دوای خۆیەوە و چوون بۆ ئەوەی سەردانی سعدی کوڕی عوبادە بکەن کە لە کوڕانی بەنی حارسی خەزرەجی بوو ئەم ڕووداوە پێش بەسەرهاتی جەنگی بەدرا پێغمبەر درودی خی لەسەر بێ تێپەڕی بەلای کۆڕ و کۆمەڵێکدا کە مسلمان و بێباوەڕ و بتپەرست و جوولەکەی تیابوو لە ناویشیاندا عبدوڵای کوڕی ئوبەی هەر لەو کۆڕەدا عەبدوڵای کوڕی ڕەواحەشی تیابوو کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەو گوێ درێژەوە نزیک بووەوە لەو کۆڕە تەپوتۆزی پێی گوێ درێژەکە بە ڕووی دانیشتوانەکاندا بڵاو بووە عەبدوڵا بە عباکەی لوتی خۆی گرتووتی ئەو تەپوتۆزە مەکەن بە سەرماندا پێغەمبەر درودی خوای لەسەر بێ سەلامی لێکردن و پاشان وەستا و دابەزی و لەوێ بانگەوازی کردن بۆ لای خوا بە قورآانی بەسەردا خوێندنەوە عەبدوڵڵا وتی، ئەی ئەو پیاوە، هیچ شتێک چاکتر نییە لەم قسانەی تۆ دەیڵێیت ئەگەر ڕاست بکەیت. ئازارمانی پێ مەدە و مەیەرە ناو دانیشتنەکانمانەوە و بڕۆرۆ ماڵی خۆت و هەر کەسێک لە ئێمە هات بۆلات چی بۆ دەگێڕیتەوە بۆی بگێڕەوە. عەبدوڵڵای کوڕی ڕەواحە وتی، بەڵێ ئەی پێغەمبەری خوا، زۆرمان پێ خۆشە ئەو باسانەمان بۆ بکەیت و بێیتە ناومانەوە. ئوسامە دەفەرموێت، لەو دانیشتنەدا موسڵمانان و بێباوەڕان و جوولەکەکان بوو بە شەڕە قسەیان هەتا نزیک بوو شەڕ ڕوو بدات لە نێوانیاندا تا پێغەمبەر درودی خی لەسەر بێ بێدەنگی کردن ئەجا سواری گوێ درێژەکەی بووەوە و چوو بۆ لای سعدی کوڕی عوبادە و چووە ژوورەوە و پێی فەرمە و ئەی سعد ئایا گوێت لێ نەبوو ئەبوو حەباب چی دەوێت وای دەوت و وای دەوت سعد وتی ئەی پێغەمبەری خوا لی ببوورە و گوێی مەدەرێ واللهی خی گەورە کاتێ ئەم بەخششەی بە تۆ بەخشی لە کاتێکدا بوو کە خەڵکانی ئەم دۆڵە واتە شاری مەدینە هەر هەموو کۆک بوون لەسەر ئەوەی کە تاجی بۆ دروست بکەن و بیکەنە پادشای مەدینە بەڵام کاتێ خی گەورە و پادشایەتی لێ سندەوە بەو حەقەی کە بەخشیوێتی بە تۆ ئەو بە یەکجاری ڕقی هەستاوە و وا دەزانێت کە تۆ مڵکەکەت لێزەوت کردووە و ئەوە وای لێ کردووە کە ئاوا بێت ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەخشی و لێی بورا دووەم ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ وترا بۆ ناچی بۆ لای عبدوڵای کوڕی ئوبەی ئەوە بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەڕێکەوت بۆ لای عبدوڵا و سواری گوێ درێژێک بوو و مسلمانانیش لە خزمەتیا بوون بە خاکێکی قوڕاوی سوێردا دەڕۆیشتن کاتێ پێغەمبەر درودی خی لەسەر بێگەیشتە لای عبدوڵا عەبدوڵڵا وتی بڕۆ دوورکەوەرەوە لێم واللهی بۆگەنی گوێدرێژەکەت ئازاری دام پیاوێکی ئەنساری کە لەوێ دانیشت بوو بە عەبدوڵای وت واللهی بۆنی گوێدرێژەکەی پێغەمبەر درودی خی لەسەر بێ لە بۆنی تۆ خۆشترە لەوێدا یەکێ لە خزمانی عەبدوڵا لەسەری هەڵدایە و هەردووکیان کردیان بە شەڕەقسە و هەریەک لەم دوانە هاوڵانێکی لە دەور کۆبوونەوە و هەڵوێستی قوڕەیش یەکەم هەنگاوێک کە قوڕش پێی هەستا دژ بە پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەوە بوو هەستا بە ئاژاوەنانەوە لە ناو شاری مەدینەدا بۆ ئەوەی پێغەمبەر درودی خی لەسەر بێ نەتوانێت لەوێ جێگیر بێت ئەوە بوو نامەیەکی هەڕەشامێزی ئاراستەی سەرکردەی مەدینەی کۆن عەبدوڵڵای کوڕی ئوبەی کرد و هەڕەشەی توندیان لێ کرد و پێیان وت گەر محەممەد و مهاجرین بگرنە خۆ ئەوە چاوەڕێی هەڕەشە و تۆڵەسەندنەوەی قوڕەیش بن عەبدوڕەحمانی کوڕی کەعبی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت بێباوەڕانی قوڕەیش نامەیەکیان نووسی و ئاراستەی عەبدوڵایان کرد بۆ خۆی و ئەو کەسانەی کە بتپەرست بوون لەگەڵیدا لە هەردوو لایەنی ئەوس و خەزرەجی نیشتەجێی مەدینە لە ڕۆژێکدا بوو کە پێغەمبەر درودی خی لەسەر بێ کۆچی کردبوو بۆ شاری مەدینە پێش جەنگی بەدەر لە نامەکەدا بەم شێوەیە هەڕەشەکەیان نووسی بوو ئێوە ئەو هاوڵی ئێمەتان گرتۆتە خۆ سوێن دەخۆین بەخوا یان ئەوە تا دەجەنگین لەگەڵیدا و دەری دەکەین لە ناوتاندا یان ئەوەتا ئێمە هەر هەموومان هەڵدەکوتینە سەرتان و شەڕکەرەکانتان دەکوژین و ئافرەتەکانتان بۆ خۆمان حەڵاڵ دەکەین کاتێ ئەم نامەیە گەیش بە عەبدوڵا خۆی و ئەوانەی کە بتپەرز بوون و مابوونەوە لەگەڵیدا کۆبوونەوەیەکیان کردش بە پێغەمبەر درودی خی لەسەر بێ کاتێ پێغەمبەر درودی خوای لەسەر ئەمەی پێگەیشت هات بۆ لایەن و فەرمووی هەڕەشەی قڕیش بە جارێ کاریگەر بۆ لە ئێوەدا نەیتوانیوە ئەوەتان لێ بکات کە ئێوە بەدەستی خۆتان لە خۆتانی دەکەن دەتانەوێ بجەنگن لەگەڵ کوڕان و برایانی خۆتان و بیان کوژن؟ کە ئەمەی فەرموو ئەوان بڵاوەیان لێکرد و دەستبەرداری ئەو کارە بوون و ئەو هەواڵەش گەیشتەوە بە قوڕەیش سەبارەت بە هەڵوێستی دووەمیان ئەوە بوو کە بەوە نەوەستان بەڵکو هەستان بە قەدەغەکردن و ڕێگرتن لەو حاجانەی ناو شاری مەدینە کە بە نیازی حەج و ئەمرە سەردانی ماڵی خوا بکەن لەو ڕووداوانە ڕووداوی ڕێگرتنی ئەبوو جەهلە لە پیاوی بەرزی خەزرەج سعدی کوڕی معاز وەک ئیبن مەسعود ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت سعدی کوڕی معاز هاوڕێی ئومەیەی کوڕی خەلەف بوو ئومەیە هەر کاتێ بۆ بازرگانی ڕێ بکەوتایەتە شام لای دەدایە شاری مەدینە و دەچووە ماڵی سعد سعدیش هەر کات بگەشتایەتە مەکە دەچووە ماڵی ئومەیە کاتێ پێغەمبەر درودی خی لەسەر بێ کۆچی کرد بۆ مەدینە و نیشتەجێ بوو تایدا سعد بەڕێکەوت بۆ شاری مەکە بەنیازی سەردان و ئەمرەکردن لەوێ دابەزی و چووە ماڵی ئومەیە وتی تەماشا بکە هەرکە تۆزێ چواردەوری کەعبە چۆڵ بوو ئاگادارم بکەرەوە تا تەواف بکەم ئومە یەش بە سعدیوت چاوەڕێ بکە تا نزیکی نیۆڕۆ چاوەڕێ بکە ئەجا خەڵکان هەریەکە بڵاوەی لێ دەکەن و دەڕۆن بەلایش و کاری خۆیانەوە و ئەو کاتە دەتوانی تەواف بکەیت ئەوە بوو چوون بۆ تەواف کردن بە چواردەوری کەعبەدا کاتێ تەوافیان دەکرد ئەبوو جەهل پێیان گەیشت و بە ئومەیەی وت ئەی باوکی سەفوان ئەمە کێ لەگەڵت تەواف دەکا ئومەیە ژووتی ئەوە سەعدە سعدی ژووتی منم سعدم ئەبوو جەهل وتی ئایا دەتەوێت بە ئارامی بە دەوری کەعبەدا بسوڕیتەوە کاتێک کە هاوەڵانی محەممەتان گرتۆتە خۆ وە گوایە وتوتانە ئێوە سەری دەخەن و یارمەتی ئەدەن واللهی ئەگەر لەبەر ئەوە نەبێت لەگەڵ باوکی سەفوانی نەم دەهێش بە سەلامەتی بگەڕیتەوە بۆ لای خزمانی خۆ سعد بە هەڕەشەوە دەنگی بەرز کردەوە وتی وەڵاهی ئەگەر ڕێگرم بیت لەم تەوافە ئەوا دەبم بە ڕێگر لێت لەو شتێک کە خراپتر و کاریگەرترە ئەویش بازرگانیەکەتانە بۆ شام ئۆمەیە زوو زوو بە سعدی دەوت دەنگ بەرز مەکەرەوە دەنگ بەرز مەکەرەوە بەسەر ئەبول حەکەمدا ئەوە گەورە و سەرۆکی ئەم دۆڵەیە سەعد زۆر بێزار بوو بۆیە بە ئومەیەی وت واز بهێنە وەڵاهی گوێم لە پێغەمبەر بوو دەی فەرموو ئەوان تۆ دەکوژن ئەویش وتی من سعد وتی بەڵێ ئومەیەوتی لە مەکەدا سعد وتی نازانم ئومەیە ترسێکی زۆری لێ نیشت و وتی واللهی محەممەد هەرگیز درۆ ناکات ئەگەر ئەو قسەی کردبێت پاشان گەڕایەوە بۆ لای خێزانی و پێیوت دایکی سەفوان نازانی برامەدینە یەکە چی پێوتم خێزانیشی وتی چی پێوتیت ئومە یەوتی گوایە محەممەد پێی ڕاگەیاندووە کە من دەکوژن واللهی محەممەدیش هەرگیز درۆی نەکردووە دایکی سەفوان وتی لە مەککە ئومەیە وتی وەڵاهی نازانم لێم پرسی لە مەکە ئەویش وتی نازانم پاشان وتی کەواتە منیش لە شاری مەکە دەرناچم لەبەر ئەمە مسلمانانی شاری مەدینە سەبارەت بە هەڕەشە گەورەکانی قوڕیش و دژمنی سەرسەختی سیانزە ساڵی لەمە و پێشیان مهاجرین و ئەنسار پێکەوە شەو ڕۆژیان دەکردەوە بە چەکەوە و هەمیشە چەکیان پێ بوو بۆ هەموو جێگەیەک هەتا شەویش بە چەکەکانیانەوە دەخەوتن لە ئوبەی کوڕی کەعبەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت کاتێ پێغمبەر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 درودی خوای لەسەر بێ لەبەر ئەو هەڕەشانەی قوڕەیش و جوولەکەکانی ناو شاری مەدینە و بت پەرستەکانی ناو شاری مەدینە هەموو شەوێ پاسەوانی دەکرا نەوەک دوژمنان زەفەری پێ ببەن عیشە ڕزای خوای لەسەر بێ سەبارەت بە یەکێ لەو شەوانی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ درەنگ خەوتووە و چۆن سعدی کوڕی ئەبی وەقاس پاسەوانی پێغەمبەری کردووە دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ یەکەم جار هاتە ناو شاری مەدینە شەوان درەنگ دەخەوت شەوێکیان خەوی لێ نەکەوت و فەرمووی خۆزگە پیاوچاکێک لە هاوڵانی خۆم ئەم شەو پاسەوانی دەکردم لەم قسانەدا بووین گوێمان لە خشەخشی شمشێر دەرهێنان بوو لە کێلان یەکسەر پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی ئەوە کێیە سعدوتی منم سعدی کوڕی ئەبی وەقاس پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی چی وای لێ کردیت ئێستا بیت سعدوتی خەیاڵ کەوتە دڵمەوە و ترسان پێغەمبەر درودی خی لەسەر بێ شتێکی لێ بکرێت بۆیە هاتووم کە پاسەوانیت بکەم ئەجا پێغەمبەر درودی خی لەسەر بێ دوعای بۆ کرد و پاشان خەوت ئەم پاسەوانیکردنەی پێغەمبەر درودی خی لەسەر بێ بەردەوام بوو تا ماوەیەکی زۆر بەڵکو تا دوای جەنگی حونین دواجار خی گەورە خۆی ئەرکی پاراستنی پێغەمبەری درودی خی لەسەر بێ گرتە خۆ پێغمبەری خوا درودی خی لەسەر بێ پاسەوانەکانی خۆی بڵاوە پێکرد خاتوعاایشە ئەو کات پێغەمبەر درودی خی لەسەر بێ سەری لە قوبە و دەوارەکەی خۆیەوە هێنایە دەر و بە هاوەڵانی فەرموو ئەی خەڵکینە بڵاوە بکەن لە چواردەوری من خی گەورە منی پاراستووە ئابە و جۆرە مسلمانان چاویان لێ سوور دەکرایەوە و دژمنایەتیان دەکرا لەلایەن دژمنە کۆنە دێرینەکەی خۆیانەوە کە قوڕیش بوو هەروەها لەلایەن جوولەکە و هاوبەش پیداکەرانەوە لەبەر ئەو هەموو دژمنایەتە خوای گەورە ڕێگەی بە مسلماناندا کە بەرگری لە خۆیان بکەن بجەنگێن دژ بەو کەسانەی کە لەگەڵیاندا دەجەنگێن بەڵام هێشتا لەسەریان فەرز نەکرابوو ابن عباس دەفەرمێت کاتێ پێغمبەر درودی خی لەسەر بێت دەرکرا لە شاری مەکە و ناچار بوو کۆچ بکات بۆ شاری مەدینە لەو کاتەدا ئەبوو بەکر فەرمووی پێغمبەرەکەی خۆیان دەرکرد ئنا لله و ئنا ئیلەیهی ڕاجعون ئەوان بەهۆی ئەمەوە لە ناو دەچن ئەجا خی گەورە ئەم ئاەتی دابزان أعوذ بالله من الشيطان الرجيم أذن للذين يقاتلون بأنهم ظلموا وإن الله على نصرهم لقدير واتە ڕێگە دراوە بەوانەی ستەمیان لێکراوە کە بەرگری لە خۆیان بکەن خی گەورەش سەریان دەخات ئەبوو بەکروتی من پێشتر دەمزانی کە شەڕ دەبێت ابن عباس دەفەرمێت ئەمەش یەکەم ئایەت بوو سەبارەت بە شەڕکردن لەگەڵ دوژمنانی خوادا دابەزی سریە و غەزاکانی پێغەمبەر درودی خی لەسەر بێ دوای ئەو جێگیربوونەی کە خی گەورە ڕەخساندی بۆ پێغەمبەر درودی خی لەسەر و هاوڵانی لە مەدینە و دروستکردنی مزگەوت و بەدیهێنانی برایەتی و تەبایی لە نێو ڕیزی مسلماناندا و جێگیربوونی دەسەڵاتی سیاسی و دەرکردنی دەستور و یاسای بەڕێوەبردننی شاری مەدینە و پەیڕەوکردنی ئاینی ئیسلام بە ئاشکرا دژمنانی ئیسلام بە تایبەتی قوڕیش و جوولەکەکان چاویان هەڵنەدەهات بە ئازادی و سربەخۆی مسلمانان قڕیشەکان دوای ئەوەی پێغمبەر درودی خۆی لەسەر بێ و هاوەڵانیان ناچار بە کۆچکردن کرد لە شاری مەکە هەر بەوەوە نەوەستان بەڵکو کەوتنە ئاژاوەنانەوە لە شاری مەدینەدا و ڕێگرتن لە دانیشتوانەکەی کە بە مەبەستی حەج و ئەمرە سەردانی ماڵی خواب بکەن لە شاری مەککە سەرکردەکانی شاری مەککە کەوتنە ئاشکراکردنی ویستی شەڕکردن لەگەڵ مسلماناندا ئەم بارودۆخەوای پێویست کرد مسلمانان وریا و بە ئاگا بن لە هەڵسوکەوت و جموجوڵەکانی قوڕیش و دژمنەکانیان هەوڵی زیاتر بخەنەگەڕ بۆ پاراستنی ئیسلام و مسلمانان پێغمبەر درودی خی لەسەر بێ دەستی کرد بە نردنی سریەکان و خۆیشی سەرکردایەتی غەزاکانی دەکرد سەرجەم غەزا و سریەکانی پێش شەڕی بەدر بەرەو ڕۆژئاوای شاری مەدینە دەکەوتە ڕێ بە مەبەستی هەڕەشەخستنە سەر ڕێگای بازرگانی قوڕەیش بۆ شام و بە مەبەستی مۆرکردنی چەندین هاوپەیمانێتی و ڕێکەوتنامە لەگەڵ ئەو هۆزانەی کە نیشتەجێ بوون لە نێوان مەکە و مەدینەدا بۆ ئەوەی هاریکاری زیاتری مسوڵمانان بکەن یاخود هیچ نەبێت بێلایەن بن لە ململانی نێوان مسلمانان و بێباوەڕاندا و بۆ زیاتر دەرخستنی هێزی مسلمانان و توانای بەرەنگاربوونەوە و تۆڵەسەندنەوەیان لە هەموو دوژمنان بۆ ناسینی بەرواری ڕووداوەکان و مێژووی ئیسلامی ڕۆژی گەیشتنی پێغەمبەر درودی خی لەسەر بێ بۆ ناو شاری مەدینە کرا بە یەکەم ڕۆژی دەستپێکردنی مێژووی ئیسلامی یەکەم کەس کە هەستا بەم کارە یعلای کوڕی ئومەیە بوو لە یەمەن و عمەری کوڕی خەتاب ڕزای خی لەسەر بێت لە مەدینە وەک سعیدی کوڕی مسەیب دەیگەڕێتەوە دەفەرمێت ئیمامی عمر ڕزای خی لەسەر بێ مسلمانانی کۆکردەوە و پرسیاری لێکردن لە کام ڕۆژەوە مێژوو بنووسرێتەوە ئیمامی عەلی فەرمووی، لەو ڕۆژەوە کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ تیایدا کۆچی کرد بۆ شاری مەدینە و خاکی بێ باوەڕانی جێ هێشت. ئەم بۆچوونە ئیمامی عومەر لای پەسەند بوو و بڕیاری لەسەر دا. یەکەم ڕۆژی گەیشتنی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ بۆ ناو شاری مەدینە ڕۆژی دووشەممەی دوانزەی ڕەبیعول ئەوەل بوو. وەک عاسیمی کوڕی عودەی دەفەرموێت. بەڕێزان لێرەدا لەسەر ئەم بابەتە دەوەستین و بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا سەبارەت بە سریە و غەزاکانی پێغەمبەر درودی خی لەسەر بێ بەردەوام دەبین تا ئەو کاتە هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ